ئایا دروستە پیاو لە ماڵەوە لەسەر دەم بخەوێ نەهی لەسەر براکەم دروستە چاوەزار بۆ جوانی هەڵبواسین چ جوانیەکی تێدایە بەس پێم بڵێ جوانی چی تێدایە شتێکی شینی زەبەلاحی ناشیرن کە لە سینەوە بۆمان دروست دەکرێ حەوت کونی تێدایە تۆ لە ماڵەوە بۆ جوانی هەڵی دەواسی ئەوە شەیتان فێڵت لێ دەکات ئەسڵەن بۆ جوانی نییە بەس بۆ چاوەزارە چکە خۆت ناوت ناوە چاوەزار ئایا چاوەزار جائزە بۆ جوانی هەڵیواسین نەوەڵا یەکەم بۆ جوانی نیە براکەم بۆ عقیدە ئیمانت پێیەتی کە بۆ چاوەزارە ئەوەشیان شیرکە شەریک بۆ خوادانانە بە هیچ شێوازێک بەڵکو لیکە و بیشتێنە و بیخەژێر پێێتەوە و فڕیدا ئایا جەهل هەمیشە دەبێ بە عزر نەخێر ئەگەر کەم تەرخەمی لەگەڵ بێت مقصر بێت ئەو کاتە عزر نییە ئامۆژگاری بۆ ئەو باوکانە چییە کە بە مناڵەکەی ئەڵێ مەشروب بخۆ بەس نوێژ مەکە هەمە صفەتی لە صفەتی ئەبوو جەهل نزیکە ناڵین وەکو ئەو بەس لەو نزیکە فەنا بەخوای گەورە جاهلە ئەوە ئەبتەڕە ئەنی بە مناڵەکەی بڵێ مەشروب خۆ بەڵام نوێژ مەکە دوابڕاوە چ دڵێکی بەو مناڵە خۆش دوو ڕۆژی تر دەمرێ ئەو باوک خێری مناڵەکەی بۆ نایە بەڵام شەڕی مناڵەکەی بۆ دێ بەردەوام پەنا بەخوای پڕودگار حزبیەکان دەڵێن سەلەفیەت ڕێگای ڕاستە بەڵام نەک ئەو سەلەفیانەی ئێستا ئایا تا چەند ئەوە ڕاستە لە سە تا سفر ڕاستە چونکە سەلەفێت یەک سەلەفێتە براکەم سەلەفێتیانی ئەو ڕێبازی پێغمبەری خوا علیه الصلاة والسلام صحابەی لەسەر بووە ئەوانەی ئەم ڕۆژکە دەڵێن سەلەفین هەر ئەوەیە بە خەڵکمان وتو بڕۆن لەسەر ڕێبازی چێ لەسەر ڕێبازی پێغمبەر و صحابە خۆنەمان وتۆ لەسەر ڕێبازی زەید و عمر بڕۆن چی بە خەڵک دەڵێن بەردەوام دەڵێن ما انا علیه و اصحابی پێغەمبەر صلی اللە علیه و سلم چی فەرموو بە قسەی پێغەمبەر بکەن سەحابە چۆن بوون دیندارێتی ئاوا بکەن ئەگەر شتێکی ترمان بە خەڵک وتووە قسەکەیان ڕاستە کە شتێکی ترمان بە خەڵک نەوتوە قسەکەیان غەڵەتە بۆیە هەمان داو و بانگەوازی سەلەفەکانی ئەمڕۆ هەمان شتەکە هی ده ساڵ پێش ئێستا سە ساڵ پێش ئێستا پێ ساڵ پێش ئێستا تا دژێتەوە سەردەمی پێغمبەری خو عليه ساڵ سلام یە قسەیە دەعوەیە بۆ تەوحید دەعوەیە بۆ سوننە دەعوەیە بۆ ئەو عەقیدەیە کە پێغەمبەری خوا علیه السلام سەحابە لەسەری بووە و بەڵگەش لەسەر ئەوە هاوشێوەیەتی منهجەکەیە و عەقیدەکەیە چەند جار وتومە و دووبارەی دەکەمەوە بەڵگە لەسەر ڕاستێتی بڕۆ مزگەوتی سەلەفەکان لە مزگەوتێک لە شارێک بڕۆ شارێکی تر لە کوردستان بڕۆ شاری سێم لە کوردستان بڕۆ شارێکی تر لە وڵاتێکی تر لە ئەمریکا لە مەشرق و لە مەغریب یەک مزگەوتە یەک بابەتە یەک تەرتیبە کتاب هەمان کتابە شکل و شێواز و تەرتیبات هەمان شتە برۆسە کتابەکانی 500 ساڵ پێش ئێستا نووسیویانە لەگەڵ کتابی ئەمڕۆ هەمان شتە بگەڕێوە بۆ ئەو فتوایانە و ئەو شتانەی کە سەردەمی پێغەمبەری خوا علیه الصلاة والسلام و صحابە باسی کردووە لەگەڵ هی ئەمڕۆی سەلەفەکان هەمانشت ئەمە یەک دینە تەواو بەڵام بڕۆ سەر باس و منهج و ترتیباتی غیری سەلەفی ئەوە هەر یەکەی لە بابەتێک و هەر یەکەی لە ئاوازێک لێ دەدا بۆ چونکە بەڕاو بۆچوونی خۆیانە